لاوتزۆ، لاپەڕە سێ سەد و هەشت، لە سەدەی چوارەمی پێش زایینیدا ژیاوە، لاوتزۆ کە نازناویەتی واتە پیریات لەسەر وشەی پیریات پەراوێزێک هەیە پیریات واتە پیرە مامۆستا کۆتایی پەراوێز هاوچەرخی کۆنفۆشیۆز بووە لە باکووری چیندا لەدایک بووە و هەر لەوێ ژیاوە وەک مێژووناس و فەرمانبەرێکی لێپرسراو لە ئەرشیفی میریدا ژیانی گوزەران کردووە لە شاری لویانگ پایتەختی پاشایانی بنەماڵەی تشۆ لاوتزۆ بە دانەری مەزنترین ڕێبازنامە، تاو، تو، تشینگ دادەنرێ کە خوێنرابێتەوە و گۆڕابێت بۆ زمانەکانی تر. ئەم ڕێبازەیشی کە بە شێوەیەکی بە پێز دەدوێ لە سەری، بریتییە لە ڕێبازگەی سروشتی یان سروشتبەندی. ناوەڕۆکی تاوایەتی کە ناوی ڕێبازگەکەیە دەدوێت لەسەر ئەوەی کە مەردوم نابێت دژی تاو بێت، بەڵکو بایەتە ڕام بێت و بە تەواوی پەیڕەوی بکات. خۆ هەڵکوتانیش بۆ دەسەڵات و فیز و خۆزل گرتن کارێکی ناهەموار و ناڕەوایە جگە لەوەیش کە کارێکی بەدخوا نییە. جا ئەوەی بیەوێ لە ژیانیدا نەدۆڕێت پێویستە لەگەڵ تاودا هەمیشە گوزەران بکات و ئاشنا بێت. ئەوانەی کە تاوەڕەون دەڵێن، ئاو لەو پەڕی ڕوون و ناسکیدایە، زۆر بە خوایشتی و ئاسانیش ڕۆ دەبێتە نزمای یەکانەوە. بە هاواری هەموو لاوازێکەوە دێت بە بێ هیچ بەرهەڵستیەک. هەرگیز ناتوانرێ ئاو بشکێنرێت و لەناو ببرێ، کەچی سەختترین بەرد و تاوێری زۆر زل گەر سەردەمێکی بەسەردا بڕوات تووشی تێکشکاندن و نەمان دەبێت. سەبارەت بە خودی مەردومەوە، ئاسودەیی و ژیانێکی سروشتبەندی تەنها ئامۆژگاری و ڕێبازێکە بۆ دورکەوتنەوە لە هەموو توندوتیژی و پولەکیەک. پێویستە لەسەر مەردوم بە چاوێکی سوک و بە فیز و بێ بایەخەوە هەوڵ نەدا بۆ خاسکردنی جیهان، بەڵکو بە پێچەوانەوە دەبێت زۆر بە گرینگی و ڕێزەوە تێی بڕوانێت. سەبارەت بە دەوڵەتیش، سستڕەوی و پەلەنەکردن باشترین و چاکترین و پتەوترین سیاسەتە. گەر یاسای زۆر دانرا و سازێنرا و یان دەستوورە کۆنەکان زۆر بە زەبری و دڕندەیی خرانەگەڕ، ئەوا کاروبار ئەوەندەی تر ئاڵۆز و شێواوتر دەبێ. باجی زۆر و بەرنامەی پێشکەوتن و شەڕ و شۆڕ، ئەمانە و چەندین کاری تر لە دەوڵەتدا، دەبنە هۆی شکستهێنان لە یەزدی، فەلسەفەی تاودا. هەرچەندە تاوایەتی لە سەرەتادا وەک باوەڕێکی فەلسەفی پساتی شکۆفەی کرد و هاتە کایەوە، بەڵام بەرە بەرە لە دواییدا بووە بزوتنەوەیەکی ئایینی. پاشان چەند گۆڕانێکی هات بەسەردا و هەندێ بڕوای ئەفسوونی کەوتە نێویەوە بە چەشنێکی وا کە زۆر لە نەریت و ئامۆژگارییەکانی لاوتزۆ لابدات. هەرچەندە ئەم ڕێبازگەی لاوتزۆ تاوایەتی، لە نامیلکەیەکی قەوارە بچووکدا خۆی دەنوێنێت، بەڵام زیاتر لە کۆنفۆشیۆس بە کاریگەرتر بوو لە چیندا. لە وڵاتانی خۆرنشیندا بە نزیکەی چل جاری جیاواز گۆڕاوە بۆ زمانی ئینگلیزی. کەچی ئەوەندەی سیپارەی پیرۆزی دیان بایەخ و باوی نەبووە لە نێوانیاندا. هەرچەندەیش تەنها کۆنفۆشیۆسی فەلسەفەی باو بووە لە چیندا، بەڵام لاو تزۆ تەنانەت لای کۆنفۆشیۆس باوەڕەکانیش زۆر بەڕێز و پیرۆز بووە. هەر لەم ڕۆژنەوە دیارە کە چۆن بڕوای تاوایەتی خۆی ئاخنیوەتە نێو بڕوا و ئامۆژگارییەکانی کۆنفۆشیۆسەوە، ملیۆنان کەس پەیڕەویان کردووە، کەچی لەگەڵ ئەوەیشدا زۆر کەم هەن کە خۆیان بە پەیڕەوانی تاو دابنێن.